لەو چەند ڕۆژەدا کە من لە لای پاشای ئامورۆ بووم ژنە خۆشەویستەکەی واتە کەنیزەکەی کە من دابووم پێی بە باشی میوانداری لە منەکرد و بۆم دەرکەوت کە ئەو لەگەڵەوەش دا کە قەڵەو بوو بەڵام دیسانەو هەوڵەدا خۆی قەڵەوتر بکا چونکە لە وڵاتی ئامورەوە بە پێچەوانەی میسر هەرچەندە ژن قەڵەوتر بێ زیاتر پەسەند دەکرێت و لەبەر ئەوە لەو وڵاتەدا هەمووان تەنانەت مناڵەکان هەندێ گۆرانیان ئەوت کە تیایدا باس لە جوانی ئەو ژنە ئەکرا و گوێم لێ بوو ئەو ئاوازانە یەک جۆر بوو چەن وشەیەکیان دەیان جار دووبارە کردەوە بەبێ ئەوەی لە دووبارە کردنەوەی ئەو بابەتانە بێزار بن. پاشای ئامورۆ ژنی تریشی هەبوو کە کچی سەرۆکی هۆزەکان بوو بەڵام تەنها بۆ دەربڕینی وەفاداری ئەچووە ماڵەکانیان و بەمنی وت حەز ناکەم کاتەکانی خۆم لەگەڵ ئەوانەدا بەسەر ببەم بەڵام لەبەر ئەوەی کچی سەرۆک هۆزەکانن ئەبێ لەگەڵیاندا بگونجێم بۆ ئەوەی لە نیوان من و سەرۆکی هۆزەکان ناکۆکی دروست نەبێ پاشای ئامورۆ کەیزانی من سەفەرێکی زۆرم کردووە وڵاتێکی زۆرم بینیوە بە پێویستیە زانی کە لە لای من خۆی هەڵبکێشێ بۆ ئەوەی من تێبگەێنێ کە ئەو لە پاشاکانی تر بچووکتر نیە و لە گەڵ وەسفکردنی خۆیدا هەندێ شتیشی پێ وتم کە من دڵنیام لە دوای ئەوەی لە وڵاتەکەی ئەو دەرچووم لە باسکردنی ئەو بابەتانە پەشیمانەبێتەوە بۆ نموونە وتی بەکرێ گیراوەکانی ئەو پێیان سپێردراوە کە لە ئەزمیر ئازاری میسریەکان بدەن و ئەو شەوەش کە پەلاماری منیان دابوو بە دەستی بەکرێگیراوەکانی ئەو لێم درا، بەڵام ئەوان نەیانەزانی کە من سینۆهەم، ئەگەرنا لێیان نادام. هەروەها ئەو سەربازە میسریەی کە لە ئەزمیر کوژرا پیاوەکانی ئەو کوشتبیان. پاشا وتی، ئازاردانی میسریەکان لە ئەزمیر ئەوەندە درێژە کێشێ هەتا میسریەکان واز لە سوریا ئەهێن و ئەڕۆن. هەروەها ئەیوت دانیشتوانی ئەزمیر و بەندەرەکانی تری سوریا لە کەنارەکان، خەڵکانێکی ترسنۆک و خۆپارێزن و جگە لە قازانجی خۆیان هیچ بیروڕا و مەبەستێکی تریان نییە، چونکە هەموویان مامەڵەچین و لەبەر ئەوە ئەبێ پیاوێکی بەجەرگ پێشەوایەتی ڕاپەڕینێکی دژ بە میسر بگرێتە ئەستۆی خۆی و میسرییەکان لە سوریا دەربکا بۆ ئەوەی سوریا بگا بە ئازادی پێشووی خۆی. وتم بۆچی تۆ ئەوەندە بەرامبەر بە میسرەکان کینەت لە دڵدایە من باوەڕ ناکەم میسرەکان لە گەلانی تر خراپتر بن پاشا دەستی بەڕیشە لوولەکەی خۆی داهێناوتی من ڕقم لە میسرەکان نییە لەبەر ئەوەی تۆ میسرێت و ڕقم لە تۆش نییە و من لە مناڵیەوە لە کۆشکی فیرعون بوومە و لە میسرەکانەوە فێری زۆر شت بووم و توانیم لەوێ فێری خوێندن و نووسین ببم و ڕابردووەکانی ژیانی من بەو شێوەیەکە بێت میسرەکانم خۆش بوێ نەک ڕقم لێیان بێ بەڵام تۆ سینۆهە لەگەڵەوەشدا کە پزیشکێکی گەورەیت و زۆر وڵاتت بینیوە لەبەر ئەوەی پاشایەتیت نەکردووە ناتانی تێبگەی کە لە دیدی پاشایەک یان سەرۆکی وڵاتێک ڕق و کینە چواتایەکی هەیە پاشا یان سەرۆکی وڵات لەگەڵ هیچ میلەتێکدا ڕق و کینەی نییە و لە خۆیدا بەرامبەر بە هیچ قومێ هەستی دژمنایەتی نییە بەڵام کینە لە دەستی پاشا و سەرۆکی وڵات هۆکارێکی بەهێزە و تەنانەت لە چەکیش بەهێزترە دوایوتی هەتا خەڵکی کینیان نەبێ ناتوانن ئەو دەستەی کە شمشێر و نەیزەکانیان پێگرتۆ بەرزی بکەن و بیوەشێنن سەرۆکی وڵاتێک کە خۆی ڕقی لە هیچ گەلێک نییە ئەبێ کینە لە دڵی خەڵکیدا دروست بکە بۆی بتوانێت بەهۆی نەفرەتی ئەوان و دەسەڵات بەدەست بێنێت و منیش کینەی میسرەکان ئەخەمە ناو دڵی خەڵکی سوریاوە و ئەوەندە ئەم ڕق لێبوونەوەیان بەهێزەکەم کە هەموو کەسێکی خەڵکی سوریا دڵنیا بێت لەوەی کە لە میسرەکان بێ بەزەیی تر و سوکتر و فێڵبازتر لە هیچ جێگایەکدا نیە و ئەبێت ئەم دوژمنایەتی و ڕق ئەستوری ئەوەندە بەتین بێ کە هەر ژن و پیاوێکی سریانی بە بیستنی ناوی میسرەکان لەشی لە رق و نەفرەتدا بکەوێتە لەرزە و ئیمانی بەوە هەبێ کە میسریەکان ترسناکترین و خوێنمژترین و دڵ رەقترین گەلێکن کە لە سەرەتای دروست بوونی دنیادا هاتونەتە کایەوە و لەمەو بەدواش لەوان خراپتر دروست نابێ. کاتێک کە رقی سوریەکان بەرامبەر بە میسر گەیشتە ئەم ئاستە ئەوساکە ئەم دوژمنایەتیە ئەوەندە بەهێزەبێ کە ئەتوانێت چێو بهێنێتە لەرزە تا چ بگات بە دەرکردنی دەسەڵاتدارانی میسری و سوپاکەیان لە سووریا وتم ئێوە خۆتانەزانن کەوانیە و ئەوەی ئەیڵێن لە ڕاستیەوە دوورە پاشاوتی ڕاستی ئەوەیە کە من ئەیخەمە ناو مێشکی خەڵکی سووریا و کاتێک کە من شتێکم خستە ناو گیانیانەوە باوەڕەکەن کە ئەو شتە حەقیقەتە و بە شێوەیەک باوەڕیان پێی بەهێزە بێ کە ئەگەر هەر کەسێ بە پێچەوانەی ئەوە شتێک بڵێ ئەیکوژن. من بە خەڵکی سووریا ڕاگەێنم کە ئەوان بۆ ئەوە دروست بوونە کە بە ئازادی بژێن و ئازادی شتێکە کە لە خواردن و جلوبەرگ و خان و تەنانەت گیانی مرۆڤش بایەخی زیاترە و خەڵکی بە هۆی ئەم ڕاگەیاندنانەی من ئەم ڕاستیە سەلمێن و ئەوەندە باوەڕ و خولیای ئازادی ئەکەوێتە مێشکیانەوە کە ئامادە ئەبن لە پێناوی دا گیانی خۆیان بەخت بکەن و هەر کەسێک کە باوەڕی بە ئازادی هەبێ هەوڵەدا خەڵکانی تریش بهێنێتە ڕیزەوە و ئەوەندەی پێناچێت کە لە سەرتاسەری سوریادا جگە لە یەک بیر و باوەڕ هیچ شتێکی تر دروست نابێ کە ئەویش بڕوا گەیشتن بە ئازادیە و دانیشتوانی سوریا تێناگەن کە باوەڕیان بە شتێکی خەیاڵی هەیە چونکە ئەو ئازادیە شتێکە کە نەک تەنها گەلی سووریا بەڵکو هیچ گەلێکی تر نییە بەڵکو بەهانەیەکە کە من بەهۆیەوە خەڵکی سووریا ئەخلافێنم بۆ ئەوەی خۆم بتوانم لە سووریادا بمێنمەوە ئێوەش کاتێک کە هاتنە سووریا دروشمەکەتان ئەوە بوو کە بەتەمان سووریا ئازاد بکەن و بەم دروشمە کە لە دیدی خەڵکیدا ڕواڵەتێکی بریقەداری هەبوو هەموو دانیشتوانی سوریاتان کرد بە بەندەی خۆتان و ئێستا باجیان لێستێنن وتم ئایا تۆ باوەڕت بە ئازادی نییە وتی ناو چونکە تۆ پزیشکیت ناتوانانی لەوە تێبگەی کە هیچ دەسەڵات دارێک باوەڕی بە ئازادی نییە بەڵکو بەو دروشمە خەڵکی فریوەدەن بۆ ئەوەی خۆیان بتوانن حکم بکەن من خەڵکی سوریا وا تێگەێنم کە پێویستە ئازاد بن و بە ئازادی ناگەن هەتا ئەو کاتەی کە لە دژی میسر یەکگرن و کاتێک کە میللەتی سوریا یەکیان گرت و بە باوەڕی خۆیان گەیشتن بە ئازادی بێ ئاگان لەوە کە ئەوان ئەو ئازادیەن بۆ من ڕەخساندوە کە بتوانم فەرمانڕەواییان بەسەردا بکەم و ئەوان ئەبێ وەکو هەمیشە زەحمەت بکێشن و سەرانە بدەن و بە کورتی لە ڕابردودا میسر ئەو سەرانەی لێ سەندن و لە دوای ئەوە من لێیانی ئەستێنم و بەردەوام پێیان ئەڵێم کە ئێوە لە هەموو گەلانی تری ئەم دنیایە بەختەوەرترن چونکە ئازادن و ئەوانیش بەو دروشمە خەیاڵیە دڵخۆشە بن. سینۆهە تۆ ئەوە نازانیت کە میللەت وەکو مێگەلێکی مەڕ وایە و ئەبێ بە شتێکەوە خەریکیان بکەیت بۆی بتوانی فەرمانڕەواییان بەسەردا بکەیت و یەکێک لە باشترین هۆکارەکانی سەرگەرمکردنی خەڵکی ئەوەیە کە پێیان بڵێی ئێوە ئازادن و بۆ ئەوە دروست بوونە کە لە ئازادیدا بژیەن و خەڵکی لە بەرامبەر ئەوەی ڕەشۆکین هەرچیەک ببیستن ئەیسەلمێن و بە ڕاستی ئەزانن. بە گشتی ئەبێ ئەوەندە ئەو بابەتە بە گوێی خەڵکیدا بخوێنینەوە هەتا لە ڕوحیان و لە باوەڕیاندا ئەچەسپێ. وتم ئایا ئەزانی قسەکانی تۆ چەندە ترسناکە و ئەگەر فەرماندەی میسر بزانێ کە تۆ چ مەبەستێکێ هەیە، گالیسکە جەنگەکانی خۆی ئەنێرێتە وڵاتەکەت و ئەم شارە وێرانەکات و تۆش دەستگیر ئەبی و سەر بەرەو خوار لە سێدارەت ئەدەن یان ئەتبەنە تەبەس و لەوێ بەدارەوە دەکەن پاشا وتی فیرعەونی میسر باوەڕی بە من هەیە چونکە خاچی ژیانی پێداوم و من پەرستگەیەکم بۆ خوایەکەی دروست کردووە و ئەو زیاتر لە هەندێ لە سەردارەکانی خۆی باوەڕی بە من هەیە ئێستا وەرە بڕۆین شتێکت پێ نیشان بدەم کە لەلات سیر بێ بەیەکەوە بەڕێکەوتین و ئەو منی بەرە و شوورەی شارەکە برد و سێرم کرد پیاوێکیان لەبان دیوارەکەەوە سرەوە ژێر هەڵواسیوە پاشاوتی ئەم پیاوەی کە ئیبینی میسریە و ئەگەر گومانت لە ڕەگەزەکەی داهەیە سەیری خەتەنەکەی بکە بۆ ئەوی شکت نەمێنێ پرسییم بۆچی ئەم میسرە بەدبەختەتان هەڵواسیوە وتی ئەم پیاوە باجوەرگری فیرعەون بوو هاتبوە ئێرە کە داوای سەرانەمان لێ بکات و ئەیوت چەند ساڵێکە باجتان دواخستوە و ئەبێ خەراجی ئەو چەند ساڵە بدەن وتم تاوانی کوشتنی ئەم پیاوە بێچارەیە بە گەردنی تۆ ئەبێت و تۆ گرفتاری سزایەکی سەختەبی چونکە لە میسر ئەتوانی گاڵتە بە هەموو شتێک بکەی جگە لە باج وەرگری فیرعەون کە پێسپێردراوی وەرگرتنی باجە پاشا پێکەنی وتی من بە جۆرێک پیلانەکەم داڕشتوە کە فیرعەون لە جیاتی ئەوەی لێم توڕەبێ دەستخۆشیشم لێ بکە کە ئەم فەرمانبەرە گەندەڵەم بە سزای خۆی گەیاندووە، چونکە زیاتر لە دە لەوحەم بۆ دەسەڵاتدارانی میسڕ ناردووە، کە لەسەریان نووسیومە کە ئەم پیاوە لە دوای ئەوەی هاتووەتە سووریا لە وڵاتەکەی مندا دەستدرێژی کردووەتە سەر ژنان و جنێوی بە خوایەکانی سووریا داوە و لە پەرستگەکەی ئێمەدا کرداری ناشیرینی تریشی کردووە و لە یاساکانی ئێمە نووسراوە کە ئەگەر پیاوێک بەبێ ڕەزامەندی ژنەکە بە زۆر لەگەڵیدا کۆببێتەوە یان جنێو بە خوایەکان بدا یان لە پەرستگە کاری پیس و پۆخڵ بکە ئەبێ بکوژرێ هەرچەندە زیاتر لەگەڵ پاشای ئامورۆدا گفت و گۆمەکرد لە دیدمدا زیاتر لە هورم هەبی فەرماندەی سوپای میسرەچوو کە منی ڕاستپارد بوو زانیاری لە وڵاتانی ترەوە بۆ کۆبکەمەوە و جیاوازیەک کە ئەم دوانە لەگەڵ یەکتریدا هەیان بوو ئەوە بوو کە پاشای ئامورۆ لە هورم هەب بە تەمەندتر و فێڵبازتر بوو چونکە پاشای ئامورۆ لە وڵاتێکدا پاشایەتە کرد کە لە کۆنەوە دەسەڵاتدارانی ئەوێ بەردەوام لەگەڵ پاشاکانی تری سوریادا بە شەڕ هاتن و ئەوانیان ئەکوشت یان خۆیان ئەکوژران و ناکۆکی و دژایەتی هەمیشەی لەگەڵ دراوسێکاندا ئەم جۆرە پاشایانە لە هونەری سیاسەتدا شارەزاتر و بەئاگاترە کە لەگەڵ ئەوەشدا کە پاشای ئامرۆ فێڵبازتر و لێهاتووتر ئەهاتە بەرچاو بەڵام من لەو باوەڕەدا نەبووم کە توانای پاشایەتی کردنی بەسەر سووریادا هەبێ پێم وت تۆ ئەگەرچی لە مناڵیەوە لە میسر ژیاویت بەڵام لەبەر کەم تەمەنیت نەتوانیوە هەز بە گەورەی و دەسەڵاتی فیرعونی میسر بکەیت چونکە فیرعون سامانێکی زۆری هەیە و ئەتوانێت سوپایەکی گەورە بەرە وڵاتەکەت بنێرێت و ئەم سەرزەمینە وێران بکات و تۆ نابێت بە دەسەڵاتی خۆتەوە بنازی و وابزانی کاتوانی لەگەڵ فیرعونی میسردا ڕکەبەری بکەی کاتێک کە کیسەیەک بەڕۆن چەورەکەن و دوای کونەکانی ئەگرن و هەوای تێکەن کیسەکە ئاوسێ و خاوەنەکەی وازانێ کە شتێکی گەورەی لەدەستدایە بەڵام کە کیسەکە کونەکەن بایەکەی بەتاڵە بێتەوە ئەگەڕێتەوە دۆخی یەکەم تۆش ئێستا وەکی سێگوای کە هەوایان تێکردبێت و هەر ئەوەندە کونێکت تێبکەن یەکسەر فسەبیتەوە پاشا پێکەنی و ڕووکەشە ئاڵتونیەکانی ددانەکان دەرکەوت وتی من ئەگەر چی کیسەیەکی پڕ لە هەوام بەڵام هاوپەیمانی بەهێزم هەیە کە پاشاکانی بابل و هاتین کە بۆ دەرکردنی میسر لە سووریا هاوکاری منەکەن وتم فریوی هاوپەیمانەتی پاشاکانی بابل و هاتی مەخۆ چونکە چەقەڵ لەوەیە بۆ ڕاوکردنی ئاژەڵانی تر لەگەڵ شێردا یەک بگرێ بەڵام لە دوای ڕاوکردنی نێچیر باشترینی گۆشتەکە شێرەی خوات و چقەڵەکە تەنها ڕیخۆڵە و گەدەی بۆ ئەمێنێتەوە ئەم دوو پاشایش کە بۆ دەرکردنی میسر لە سووریا لەگەڵ تۆدا هاوپەیمانن مەبەستیان ئەوە نییە کە تۆ ببیتە پاشای سووریا بەڵکو ئەیانەوێت وڵاتی سووریا داگیر بکەن و تۆ بەس وڵاتی ئامورۆت بۆ مێنێتەوە ئەویش ئەگەر بۆت بمێنێتەوە پاشا زۆر پێکەنی وتی سینۆها من حەزەکەم کە وەکو تۆ فێری زانست ببم و ببمە زانا و وەکو تۆ بۆ وڵاتانی تر بچم بۆ ئەوەی فێری زانستی ئەو وڵاتانە ببم بەڵام لەبەر ئەوەی کا بێت وڵاتەکەی خۆم بەڕێوە ببم دەرفەتی سەفەرکردن بۆ ئەو جێگەیانم نییە ئەو گفتوگویانەی کە لەگەڵ پاشای ئامورۆدا کردم منی تێگەیان کە هەرچی زووتر لە وڵاتەکەی ئەو بگەڕێم و باشترە چونکە ئەگەر فیرعەونی میسر بەتەمای تۆڵەسەندنی باج وەرگرەکەی خۆی بێ لەشکرکێشیەکە بۆ وڵاتی ئامورۆ و لە دوای هاتنی سوپای میسر بۆ ئامورۆ بوونی من لە وڵاتەدا باش نییە و لەوانەیە پاشای ئامورۆ لە تاو ڕق لێبوونی میسرەکان من بکوژێ لەبەر ئەوە ڕۆژی دوایی بە پاشاموت ماوەیە کە میوانی تۆم و نامێت لەمە زیاتر لە میوانداری کردنەکەت کەڵکی ناڕەوا وەربگرم و ئەگەر کەژاوەیەکم بۆ ئامادە بکەی ئەگەڕێمەوە ئەزمیر و لەوێژ نامێنمەوە بەڵکو ئەگەڕێمەوە بۆ میسر چونکە لە ئارەزووی خواردنەوەی ئاوی نیلم من بەڕاستیم بوو چونکە ئەبوایە بۆ میسر بگەڕامایەتەوە و ئاکامی لێکۆڵینەوەکانی خۆمم بە هورمهەب ڕابگەیەندایە پاشاوتی باڵندەیەک کە هێلانە دروست ناکە هەرگیز فکری ئاسوودە نابێت و تۆ لە دوای سوڕانەوت لە وڵاتان وە باشترە کە واز لە جیهانگەردی بهێنی و لەم وڵاتە نیشتەجێ ببی و ئەگەر حەزت لەمانەوە بێ لەم شارەدا خانوویەکت بۆ دروستەکەم و یەکێک لە کچە جوانەکانی ئەم شارەت ئەدەمێ کە بیکەی بە هاوسەری خۆت من بەگاڵتەوە وەڵام دایەوە ئامورۆ ناخۆشترین وڵاتی جیهانە و ژنەکانی وڵاتی تۆ بۆنی بزنی بەساڵاچویان لێدێت و حەز ناکەم لەم وڵاتەدا بمێنمەوە و لەگەڵ ژنێکدا بژیم کە بۆنی ناخۆشی لێدێ جگە لەمەش ماوەیەکە لە میسر دوور کەوتومەتەوە و بیری وڵاتەکەم ئەکەم و ئەمەوێت بگەڕێمەوە بۆ ئەوەی گوێم لە دەنگی مراوی و قازەکانی کەناری نیل بێت و لەبەر سێبەری دار خورماکانی میسر دابنیشم و گوێبیستی گۆرانی مەلەوانەکانی ڕووباری نیل بم و هەتاوی گەرمی میسر لە لەشم بدات و دوایی بچم بۆ خانەی ژیان و زانیارییە پزیشکەکەی خۆم بە قوتابییە گەنجەکانی ئەوێ ڕابگەیەنم بۆ ئەوەی بایەخی زانستی خانی ژیان پارێزراو بێ کە بەردەوام گەورەترین قوتابخانەی پزیشکی جیان بووە. پاشا وتی ئەگەرچی حەز ناکەم لێرە بڕۆی بەڵام لەبەرئەوەی حەزت بە مانەوە نییە کەژاوەیەکت بۆ ئامادە ئەکەم و چەند سەربازێکت لەگەڵدا ئەنێرم کە تۆ بگەیەننە ئەزمیر چونکە ڕق و کینەی سریانیەکان بەرامبەر بە میسرەکان بە ڕادەیەک پەرەی سەندووە کە لەوانەیە لە ڕێگا بتکوژن. من کە نەمەتوانی جارێکی تر بەو گالیسکە جەنگیانە سەفەر بکەم، بە کەژاوە لە پایتەختی ئاموورەوە گەڕامەوە و سەربازەکانی ئەو منیان گەیاندە ئەزمیر. لەگەڵ گەیشتنم بۆ ئەزمیر، یەکسەر بە کاپتام وت، زوو ئەم خانووەی کە لێرە هەمانە بیفرۆشە، چونکە لەمەو بەدوا ئەزمیر و سووریا بۆ ئێمە و بۆ هەر میسرییەکی تر مەترسی هەیە و ئەبێ بگەڕێنەوە بۆ میسر. من باسی سەفەرەکەم لە کاتی گەڕانەوەم بۆ میسر ناکەم و تەنها ئەوەنداڵێم کە کاتێک کەشتیەکە کەوتە ڕێ هەرچەندە کە لە میسر نزیکترە بووینەوە زیاتر هەستم بە بێ سەبریە کرد و ئۆقرم ناگرت و بەردەوام لەسەر ڕووی کەشتێکە پیاسەمە کرد چونکە بە پەلە بووم زووتر بگەمە میسر و کاتێک کە کەشتەکەمان لە شارەکانی کەناری سووریا لەنگەریە گرت لەبارەی وەزعی ژیان و نەریتی دانیشتوانی لێکۆڵینەوەم ناکرد لەبەرئەوەی ماندوو بووبووم و تەنانەت ڕەنگی چێوەکانی سوریاشم بەلاوە سەیر نەبوو کە لە کاتی ئاوابوونی خۆردا ڕەنگی ئەرخەوانیان ئەگرت. لە سوریا وەرزی بەهار هاتبوو، پەڕەسێلکەکان ئەفڕین و ئەیانجریواند و کاتێک کە لە شارەکانی کەناری دەریا ئەوەستاین، دەنگی ئەو باڵندانەمان لەبان سەرمانەوە بیست. کاهینەکانی خوای بەعل بە بۆنەی هاتنی بەهار لە پەرستگەکاندا هاتبوونە دەرەوە و لە کۆڵانەکاندا ئەیاننەڕاند و دەم و چاویان ئەڕوشاند و لە دوایانەوە ژن و کچە گەنجەکان هەندێک گالیسکەیان ڕاکێشا کە خەڵکیە بواە دیارەکانی خۆیان بکردایەتە ناویەوە و پێشکەشی خوای بەعلیان بکردایە بەڵام هەموو ئەمانە لە دیدی مندا کامەویست بگەڕێمەوە بۆ میسر بێ بایەخ بوو حەزم ناکرد جارێکی تر ئەو دیمەنانە ببینمەوە چونکە لە ڕابردوودا بینیبووم وەزعی من لەو کاتەدا کە بەرە وڵاتەکەمە چوومەوە وەک زانایەک وابوو کە عاشقی ژنێک بێت و ئەزانێت کە هەبێ بۆ چاوپێکەوتنی ئەو ژنە بچێ یان ژنەکە بێت بۆ ماڵی زاناکە و ئەویش نەتوانێت لاپەڕەکانی پاپیرۆسەکەی بخوێنێتەوە و ئەگەریش بیخوێنێتەوە هیچ لەو زانستانە ناگا کە لەسەر کاغەزەکە نووسراوەتەوە مەگەر ئەوەی کە ژنەکە ببینێت و دوایی بە مێشکێکی سافۆ خەریکی خوێندنەوە بێ منیش بە بۆنەی ئەوەی کامزانی بۆ میسرە ڕۆم و وڵاتی خۆم ئەبینمەوە لە سیرکردنی دیمەنی شارەکانی سووریا و دابوو نەریتی خەڵکەکەی بێزار بووم ئەمەویست خۆم بگەێنمەوە تەبەس و لە سەرەتایشەوە لە کۆڵانەکانی شاردا پیاسە بکەم و بە بەردەم خانووە قوڕەکانەوە تێپەڕم و سەیری ئەو ئاگردانانە بکەم کە لە بەردەم خانووەکاندا دانراون و ماسی لەسەر ئەبرژێن و بە هەناسەی قوڵ بۆنی ئەو ماسیە هەڵمژم و شەرابی میسر بخۆمە و لەسەر زمانم تامەکەی بچێژم و بە ئاوی ڕووباری نیل کە بۆنی قڕ و لیتەی لێدێت خۆم تێر ئاو بکەم هەرچەندە لە لای من ئەو ئاوە بۆنی خۆشە ئەمەویست زووتر بگەمە میسر بۆ ئەوەی بەسەر ئەو پاپیرۆسانەدا بڕۆم کە لە کەنارەکانی نیلدا ئەڕوێت و لە ژێر هەنگاوەکانی پێمدا هەستی پێ بکەم و بۆنی گوڵە چێویەکانی کەناری نیلم بکردایە و لە کاتێکدا کە خۆر هەڵدێت و لە کۆڵەگە ڕەنگا و ڕەنگەکانی پەرزگەی ئامونەدا ستایشی درەوشانەوە ڕەنگەکانی بکەم لەگەڵەوەش کە لە شاری تەبەس وەکو پێشتر باسم کرد بەدبەخت ببووم، بەڵام بە سەرچوونی کات ئەو بەدبەختییەی بە تۆزی فەرامۆشی داپۆشی بوو، لەو کاتەدا کە گەڕامەوە خۆم نە بە بەدبەخت ئەزانی و نە بە بەختەوەریش، بەڵکوو دەردی نیشتیمانیم هەبوو، ئەمویست بڕۆم و خۆم لەو جێگایەدا کە چاوم تیای داڵێنابوو گەورە ببووم و خۆم تیا ناسیبۆ ببینم، کاتێک کە گەیشتینە کەناری زەوی سینا، لەگەڵ ئەوەشدا کە وەرزی بەهار بوو بەڵام ئەو بایی کە لە وشکانیەوە بۆ دەریا ئەهات لە دەم و چاومان ئەکەوت ئەیسوتاندەوە چونکە بیابانی سینا یەکێکە لە جێگا گەرمەکانی جیان لە پاژەوەی ماوەیەک بە درێژایی کەنارە سوورەکانی سینا بەسەر دەریادا ڕۆشتین گەیشتینە جێگایەک کە ڕەنگی دەریا زەرد بوو لەوێ مەلەوانەکان گۆزەیەکیان خستە ناو ئاوەکەوە کە بە گوریس بەستبویانەوە و لە دوای ئەوەی پڕ بوو هەڵیان کێشایەوە و من لەو ئاوەم خواردەوە هەستم کرد کە تا ڕادەیەک شیرینە و تامی ئاوە لیتاویەکەی نیلیەدا چونکە ئاوی شیرین و لیتاوی نیل کاتێک کە دێتە ناو ئاوی سوێری دەریاوە و ماوەیەک لەسەری ئەمێنێتەوە بەڵام تێکەڵی ئاوەکە نابێت.